کاسێتی یەکەم لە بابەتی، پرۆژەی دەستووری هەرێمی کوردستان، عێراق، دیوی دووەم، لە لاپەڕە دووەوە. مادەی سی و پێنج، یەکەم، نشینگە و شوێنانەی هاوشێوەی ئەون ڕێزیان لێ دەگیرێت و پێشێلکردن یا چوونە ناویان، پشکنین یا چاودێریکردنیان دروست نییە، تەنیا لەو حاڵەتانەدا نەبێ کە یاسا دەستنیشانی کردوون. دووەم بەپێی یاسا نەبێ هیچ کەس یان شتومەکەکەی نا پش کێندرێت ماددەی سی و شەش. ئەو کەسەی دەستگیر دەکرێ دەست بەجێ دەبێ لە هۆکاری دەستگیرکردنەکەی ئاگادار بکرێتەوە هەر وەها دەبێ یەکسەر لەو تۆمەتەی ئاڕاستەی دەکرێ ئاگادار بکرێتەوە ماددەی سی و حەوت. نابێ زیندانی بەهۆی توخمی، ڕەنگی، ڕەگەزی، ئاینی، بیر و بۆچوونی سیاسی، بنەچەی نەتەوەیی کۆمەڵایەتی، سامانی، شوێنی لەدایکبوونی یا هەن یا هەر هۆیەکی دیکە هەڵسوکەوتی جیاوازی لەگەڵدا بکرێت. مادەی سی و هەشت. ڕێز لە باوەڕی ئاینی و بنەمای ڕەوشتیی و پێکهاتەی زیندانی لێوەی هاتووە دەگیرێت. مادەی سی و نۆ. پێشکەشکردنی داواکاری و سکاڵا بە دەزگاکانی هەرێم مافێکی ڕەوای هاوڵاتیانە و پێویستە دەسەڵاتداران لە ماوەیەکدا کە لە پانزە ڕۆژ تێپەڕ نەکات بڕیاری لەسەر بدەن. وەرنەگرتنیان لەبەر هەر هۆیەک بێ یان بڕیار لەسەر نەدانیان بە پێی پاساوێکی ڕەوا تووشی لێپرسینەوە یان یاسایی دەکات. واتە تووشی لێپرسینەوەیەکی یاسایی دەکات. مادەی چل. پەنابەری سیاسی بە زۆر نادرێتەوە بە وڵاتەی لێوەی هەڵاتووە. مادەی چل و یەک. حکوومەتی کوردستان-عێراق ڕێزگرتنی خانەوادەی شەهیدانی بزووتنەوەی ڕزگاریخوازی گەلی کوردستان و پێشمەرگە و خانەوادەی قوربانیانی ئەنفال و بۆردومانی کیمیایی و ئەوانەی بەهۆیانەوە تووشی کەمئەندامی بەردەوام بووینە لە ئەستۆ دەگرێت. ماددەی چل و دوو. ڕێگە بە هیچ کیان یا ڕێبازێک نادرێ بیری شۆڤێنی، فاشی، ڕەگەزپەرستی تیرۆرستی، بە کافردانان، پاکتاوی نەژادی یان تایەفەگەری بگرێتە بەر، هەروەها هاندەریان بێت، یان ڕێگا خۆشکەریان بۆ بکات، یان بە شکۆمەندییەوە تەماشایان بکا، یان پڕوپاگەندە یان پاساویان بۆ بهێنێتەوە. دەزگاکانی کوردستان-عێراقیش پابەند دەبن بە بەرەنگاربوونەوەی تیرۆر بە هەموو شێوەکانیەوە و کار دەکەن بۆ پاراستنی خاکی هەرێم لەوەی ببێتە بارەگایان یان ڕێگەی پەڕینەوەیان یان گۆڕەپانی چالاکیەکانیان. بەشی دووەم، مافە ئابووری و کۆمەڵایەتی و ڕۆشنبیریەکان، ماددە چل و سێ. کارکردن مافی هەموو هاوڵاتییەکە و پێویستە هەلی بەدەستهێنانی بژێویی بۆ فەراهەم بکرێ بە ئەنجامدانی ئەو کارەی خۆی هەڵیدەبژێرێت و بە ئازادی خۆی دەیەوێت. ماددەی چل و چوار. حکوومەتی هەرێم بەرنامەی ئاڕاستەکردن و ڕاهێنانی هونەری و پیشەیی بۆ پەیداکردنی دەرفەتی کار دەستەبەر دەکات. ماددەی چل و چوار. کرێکار مافی کرێی یەکسانی بەرامبەر بە کاری یەکسان هەیە. بە یاساش پێوەندی کرێکار و خاوەن کار لەسەر بنەما ئابوورییەکان ڕێکدەخرێت و پێویستە ڕێسای دادپەروەری کۆمەڵایەتی و پاراستنی کرێکاران لە چەوساندنەوە ڕەچاو بکرێت. ماددەی چل و شەش. کرێکاران مافی یەکسانیان لە بەدەستهێنانی هەل و دەرفەتی بەرزبوونەوە بۆ پلەی باڵاتر و گونجاو هەیە، بێ ڕەچاوکردنی هیچ شتێک، واتە هیچ شتێک جگە لە ساڵانی خزمەت و توانایی کەسەکە. ماددەی چل و حەوت. حکوومەتی هەرێم مافی دامەزراندنی سەندیکا و یەکیەتییە پیشەییەکان بە شێوەیەکی ئازادانە و چوونە پاڵیانەوە مسۆگەر دەکات، ئەمەش بە یاسا ڕێک دەخرێت. مادەی چل و هەشت. خاوەندارێتی واتە موڵکدارێتی تایبەتی پارێزراوە. نابێ لە کەس بسەندرێت تەنیا بۆ مەبەستی سوودی گشتی و بە قەرەبوو کردنەوەیەکی دادپەروەرانەی خێرا نەبێت کە بەر لە دەستبەرداربوونی لە موڵکەکەی یان لە کاتی دەستبەسەرگرتنیا پێی دەدرێت ئەمەش بە یاسا ڕێک دەخرێت. مادەی چل و نۆ خێزان یەکەی کۆمەڵایەتی سروشتی و بنچینەییە لە کۆمەڵگەدا و مافی خۆیەتی حکومەت و کۆمەڵگە پارێزگاری لێ بکەن بۆیە یەکەم نابێ گرێبەستی هاوسەرێتی مۆر بکرێ بە ڕەزامەندی تەواوی هەردوو لایەنی هاوسەرێتیەکە نەبێت و بەبێ زۆر لێ کردن دووەم حکومەت پاراستنی دایکایەتی و منداڵێتی و پیریەتی لە ئەستۆ دەگرێت و ئەنجومەنێکی ڕاوێژکاری بۆ کاروباری خێزان دادەمەزرێنێت. سێیەم، منداڵان مافی پەروەردە و سەرپەرشتیکردن و فێرکردنیان بەسەر باوک و دایکیانەوە هەیە. باوک و دایکیش مافی ڕێزلێگیران و چاودێریان بەسەر منداڵەکانیانەوە هەیە بە تایبەتی لە حاڵەتی دەستکورتی و پەککەوتەیی و پیربووندا. چوارەم، چەوساندنەوەی مناڵ لە ڕووی ئابوورییەوە قەدەغەیە. حکوومەتی هەرێم ڕێکاری پێویست ڕێکاری پێویست بۆ پارێزگاریکردنیان دەگرێتە بەر. پێنجەم هەموو شێوەیەکی جیاوازی و توندوتیژی و تەعەسوف ناحەقی لە ناو کۆمەڵ و قوتابخانە و خێزاندا قەدەغەیە. شەشەم، حکوومەتی هەرێم دامەزراندنی خانەی تایبەت بە چاودێری کردن و پاراستنی ئەو ئافرەتانە دەستەبەر دەکا کە بە هۆکاری کۆمەڵایەتییەوە ئارامی خێزانیان لە دەست داوە. مادەی پەنجا. هەموو هاوڵاتییەک مافی چاودێری تەندروستی هەیە و دەبێ حکوومەتی هەرێم شێوازی پارێزگاری کردن و چارەسەر کردنی دەستەبەر بکات و بە گوێرەی تواناشی مافی ئەو کەسانە دابین دەکا کە بە هۆی بارودۆخێکەوە کە لە دەست خۆیاندا نەبووە سەرچاوەی بژێوییان لە دەست داوە و لە حاڵەتی نەخۆشی و پەککەوتەیی و پیریەتی و بێوەژنی و پیرەمێر دیدا ماددەی پەنجا و یەک. یەکەم، حکومەتی هەرێم پابەندە بە بایەخدان بە تەندروستی گشتی، بە دروستکردنی نەخۆشخانە و دامەزراوە تەندروستییەکان و خانەی چاودێری کۆمەڵایەتی بۆ بەساڵاچوان و شێوازی خۆپاراستن و چارەسەرکردنیش دەستەبەر دەکات. دووەم، تاکەکەس و دەزگا ئەهلییەکان دەتوانن نەخۆشخانە و خانەی چارەسەری تایبەت دروست بکەن لەژێر چاودێری دەزگا تایبەتمەندەکانی حکومەتی هەرێم، ئەوەش بە یاسا رێکدەخرێت. مادەی پەنجا و دوو یەکەم کەمەندە مافێکی ڕەسەنی خۆیەتی کە ڕێز لە مرۆڤایەتی بگیرێت، هەروەها هەرچییە کۆی کەمەندامی بێت و لە هەر ئاستێکدا بێ هەمان نەو مافە بنەڕەتیانەی هاوڵاتیانی هاوتەمەنی خۆی هەیە و مافی خۆیەتی ژیانێکی شایستە کە بە پێی توانا سروشتی بێت بەسەر بەرێت. دووەم کەمەندام مافی چارەسەرکردنی پزیشکی و دەروونی و فێربوون و دامەزراندن و سوودوەرگرتن لە ئەندامی دروستکراو و ئامێری توانابەخش و هەموو ئەو شتانەی هەیە کە گەشە بە توانا و لێهاتوویی دەدەن تا ئەوپەڕی توانا بۆ ئەوەی تێکەڵ بە کۆمەڵگەی بکاتەوە. سێیەم کەمەندام مافی خۆیەتی لە سەرجەم قۆناغەکانی پلاندانانی ئابووری و کۆمەڵایەتیدا پێداویستییە تایبەتییەکانی لەبەرچاو بگیرێت. چوارەم، کە مەندام مافی خۆیەتی بپارێزرێت لە هەموو چەوساندنەوەیەک یان لە هەر سیستەمێک یان مامەڵەیەک کە سروشتێکی جیاکاری یان ناحەقی تێدابێ یان لەشکۆدارێتی کەم بکاتەوە. پێنجەم، حکوومەتی هەرێم بایەخدان بە زمانی ئاماژە و نووسین بە ڕێگەی برایل بۆ ئەو کەسانەی بەهۆی کەمەندامێتی لەشیانەوە پێویستیان پێیەتی لە ئەستۆ دەگرێت. ماددەی پەنجا و سێ، حکوومەتی هەرێم چاودێری زانکۆکانی کوردستان و پارێزگاری حەرەم و پێگەی کەسایەتیی مەعنەوییان لە چوارچێوەی یاسادا لە ئەستۆ دەگرێت، ماددەی پەنجا و چوار، یەکەم، حکوومەتی هەرێم چاودێریکردنی زانست و ئەدەب و هونەر و هاندانی توێژینەوەی زانستییانە لە ئەستۆ دەگرێت. دووەم، هەموو کەسێک مافی خۆیەتی بەشداری لە ژیانی ڕۆشنبیریدا بکات و سوود لە پێشکەوتنە زانستییەکان و پیادەکردنیان ببینێ و سوود لە پارێزگاری یاسایی لە بەرژەوەندییە ماددی و مەعنەوییانەی بەدیهاتوون لە هەر کارێکی زانستی یا هونەری یان ئەدەبی خۆی وەربگرێت. سێیەم، هەموو کەسێک مافی خۆیەتی لە لێکۆڵینەوەی زانستی و چالاکیی داهێنەرانە ئازاد بێ. چوارەم، یەکەم، لە چەوساندنەوە و لادان بیانپارێزێت، دووەم، لە گشت بوارەکاندا گەشە بە توانایان بدات و پەرە بە لێهاتووییان بدات و بەهرەکانیان مشتوماڵ بکات و هانی چالاکییەکانیان بدات. سێیەم، لە ڕووی پەروەردەکارییەوە ئامادەیان بکات و بەها ڕەوشتی و نیشتیمانییە ڕەسەنەکانیان تێدا پتەو بکات و گیانی دەستپێشخەری و وشیارییان بە کەلتووری مێژوویی و تێکۆشان و مرۆیانەی نەتەوەکەیان تیادا بچەسپێنێت. چوارەم بوار لە بەردەمیاندا بڕەخسێنێ تاکو بەهرەکانیان لە بەشداریکردنی پرۆژەی پەرەپێدانی ئابووری و کۆمەڵایەتی و ڕۆشنبیریدا بەگەڕ بخرێن. پێنجەم دانانی بەرنامە و پلان تا بەرپرسیارێتی بگرنە دەست و ڕۆڵی خۆشیان لە کۆمەڵگەدا بگێڕن. شەشەم، هانی دەستپێشخەرییە تاکەکەسی و بەکۆمەڵەکان بدات و بایەخ بە داهێنانەکانیان بدات و بنکەی پێویست دابمەزرێنێ بۆ چاودێری و پشتگیری کردنی ماددی مادی و مەعنەوییان. حەوتەم، گیانی هاریکاری و هەرەوەزی و پیادەکردنی. دیموکراسیانە لە نێویاندا هان بدات و هۆکارەکانی سوودوەرگرتن لە کاتی دەستبەتاڵیان بۆ دەستەبەر بکات بە شێوەیەک کە بەرهەمهێنەر بێت و توانا و شارەزاییان مشتوماڵ بکات. ماددەی پەنجا و شەش. وەرزشکردن مافی هەموو هاوڵاتییەکە و دەبێ حکوومەتی هەرێم هانی چالاکییە وەرزشییەکان بدات و پێداویستییەکانی دابین بکات. ماددەی پەنجا و حەوت. یەکەم، پارێزگاری کردن لە ژینگە، زەوی، ئاو، هەوا، ڕوەک و زیندەوەران بەرپرسیاریەتی هەموو کەسە سروشتی و مەعنەویەکانە و ئەوەی زیان بە هەر یەکە لەوانە بگەیەنێ بە بەرپرسیار دەبێت و لە چاککردنەوەی واتە بەرپرسیار دەبێت لە چاککردنەوەی جگە لە بەرپرسیارێتی سزایی بە پێی یاسا. دووەم، ماوڵاتی مافێکی بنەڕەتی هەیە لە ئازادی و یەکسانیدا و لە بارودۆخێکی بژێوی گونجاو و کەشێکی کۆمەڵایەتی و ئابووری ئەوتۆدا کە ژیانێکی شەرەفمەندانە و خۆشگوزەرانی بۆ دابین بکات و ئەرکی سەرشانیەتی ژینگە بپارێزێت و باشتری بکات بۆ بەرژەوەندی نەوەکانی ئێستا و ئایندەش. سێیەم، چارەسەرکردنی سەرچاوەکانی پیسکردنی ژینگە و کەمکردنەوەیان لە ئەستۆی حکومەتی هەرێمە، لە پێناو ئەوەشدا تێدەکۆشێ بۆ پەرەپێدانی دارستان و پاراستنی و بەرفراوانکردنی پانتاییان و پاراستنی ناوچە و پشتێنەی سەوزی ناوشار و دەوروبەری شارەکان و پەرەپێدان و فراوانکردنی دروستکردنی باخچە گشتیەکان و پاوانە سروشتیەکان. بۆ پاراستنی گیانەوەرەکان و گیا و بەروبوومی سروشتی و نەهێشتنی بنیاتنانی ساختمان و دامەزراوەکان و بەکارهێنانی ئامێر و مەکینەکان لە پاوانە سروشتیەکاندا. ماددەی پەنجا و هەشت. دەبێ حکومەتی هەرێم ڕێگای پێویست بگرێتەبەر بۆ پاراستنی بەکاربەر واتە موستەهلیک و هانی بەکاربەران بدا، بۆ ئەوەی بتوانن بەرگری لە خۆیان بکەن بە هێنانە کایەوەی ڕێگا یاساییەکان بۆ دامەزراندنی یەکێتی و کۆمەڵەکانی تایبەتمەند بەم مەبەستە. بەشی سێیەم، ئازادیەکان، ماددەی پەنجا و نۆ. هەموو کەسێک مافی لە ئازادی و ڕا دەربڕیندا هەیە. ماددەی شەست. حکوومەتی هەرێم مازادی بڵاوکردنەوە و چاپ و ڕۆژنامەگەری و مافی کۆبوونەوە و خۆپیشاندان و مانگرتنی ئاشتیانە دەستەبەر دەکات، ئەمەش بە یاسا ڕێک دەخرێت. ماددەی شەست و یەک. ئازادی گەیاندن و نامە گۆڕینەوە بە پۆست و برووسکە و تەلەفوون و نامەی ئەلکترۆنی و ئەوانی تر پارێزراوە و نابێت چاودێری بکرێن، یان گوێیان لێبگیرێت یان ئاشکرا بکرێن تەنیا لەبەر پێویستیەکی یاسایی یان ئاسایشیدا نەبێت ئەویش بە بڕیارێکی دادوەری. مادەی شەست و دوو. هاوڵاتیانی هەرێمی کوردستان لە سەفەرکردن یان نیشتەجێبوون لە دەرەوەی هەرێم و گەڕانەوەیاندا ئازادن. مادەی شەست و سێ. هەر کەسێک بە شێوەیەکی یاسایی لە هەرێمدا بێ، مافی هاتوچۆکردنی بە شێوەیەکی ئازادانە هەیە و لە دیارکردنی شوێنی نیشتەجێبوونیدا ئازادە و ناشبێت ئەو مافە سنووری بۆ دابنرێت تەنیا لەبەر پێویستی پاراستنی ئاسایشی نەتەوەیی یان دابونەریتی گشتی یان تەندروستی گشتی یان ماف و ئازادی کەسانی دیکە نەبێ بەپێی یاسا. مادەی شەست و چوار. حکومەتی هەرێم پابەندە بە پتەوکردنی ڕۆڵی دامەزراوەکانی کۆمەڵگای مەدەنی و پشتگیریکردنیان و پەرەپێدانیان و پاراستنی سەربەخۆییان لە پێناو بەدیهێنانی ئامانجەکانیان ئەویش بە یاسا ڕێکدەخرێت ماددەی شەست و پێنج ئایین بە زۆر نییە. هەموو کەسێک ئازادی هزر و ئایین و باوەڕی هەیە و حکوومەتی هەرێم مازادی هاوڵاتیانی کوردستان بە موسڵمان و مەسیحی و ئێزیدی و ئەوانی دیکەوە دەستەبەر دەکات بۆ پیادەکردنی پەرستن و ئەرک و ڕێوڕەسمە ئایینییەکانیان و ڕێزگرتن لە مزگەوت و کەنیسە و پەرستگاکانی دیکە و پەرەپێدانیان. ماددەی شەست و شەش. ڕێگە بە هیچ شێوە بێگارییەک یان کارپێکردنی زۆرەملێیانە یان دەرکردنی بە ناحەق واتە تەعەسوفی نادرێت و نابێت پەنایان بۆ ببرێت یەکەم وەک شێوەیەک بۆ ناچارکردن یا ئاڕاستەکردنێکی سیاسی یان وەک سزایەک لەسەر بیروڕای سیاسی یان بیروڕایەک لە ڕووی مەزەبییەوە پێچەوانەی سیستەمی سیاسی یا نابووری یا کۆمەڵایەتی باو بێت. یان لەبەر دەربڕینی ئەو جۆرە بیروڕایانە بێت. دووەم وەک شێوازێک بۆ کۆکردنەوەی هێزی کارگەر و بەکارهێنانیان بۆ ئامانجەکانی پەرەپێدانی ئابووری. سێیەم وەک سزایەک لەسەر بەشداریکردن لە پارتە سیاسییەکاندا. چوارەم وەک شێوازێک بۆ جیاکاری و ڕەگەزی چوارەم، وەک شێوازێک بۆ جیاکاری ڕەگەزی، کۆمەڵایەتی، نەتەوەیی، ئایینی، ئایینزایی یان سیاسی. مادەی شەست و حەوت. یەکەم، ئازادی دامەزراندنی کۆمەڵە و پارتی سیاسی یان چوونە ڕیزیانەوە دەستەبەرکراوە و بە یاسایەک ڕێک دەخرێت. دووەم، کەس ناچار ناکرێ بچێتە ناو پارتێک یا کۆمەڵەیەکەوە و ناچار ناکرێت لە ئەندامیەتیەکەی بەردەوام بێ یان دەستبەرداری بێت. سێیەم، کۆمەڵە و پارتە سیاسیەکان لە بەڕێوەبردنی پێکهاتە و ڕێکخستن و مافی ئەندامەکانیاندا پابەند دەبن بە پرنسیپەکانی دیموکراسیەت. چوارەم، نابێت پارتی سیاسی لقی پارتێکی بیانی یان سەر بە بەرژەوەندی و لایەنێکی بیانی بێت. پێنجەم، پارت و کۆمەڵەکان لە پەیڕەو و پرۆگرام و پیادەکردندا پابەند دەبن بە بنەماکانی ئەو مافە بنچینەییانەی لە دەستووردا هاتوونە و قبوڵکردنی ڕای بەرامبەر و فرەلایەنی و بەکارنەهێنانی توندوتیژی. شەشەم، ڕێگە بە پارت و ڕێکخراو و کۆمەڵە و تاکەکەسیش نادرێ لە پێناو بەدیهێنانی دەسکەوتی پارتایەتی یان هەڵبژاردن یان شتی دیکە، ئایین یان بەشێک لە ناوەڕۆکی کتێبە پیرۆزەکانی یان ڕێوڕەسمێکی ئایینی وەک شێوازێک بۆ کەمکردنەوە لە پێگەی سیاسی یان کۆمەڵایەتی کەسانی دی بەکار بهێنن. حەوتەم، ئەو کۆمەڵانەی ئامانج و کردەوەکانیان لەگەڵ حوکمی یاسا سزاییەکان ناکۆکن و هەڵوێستێکی دژ بە سیستەمی سیاسی هەرێم و ژیانی ئاشتیانە و نزیکبوونەوە لە پێکهاتەکانی نەتەوەیی و ئایینی گەلی کوردستان پەیڕەو دەکەن قەدەغە دەکرێن. ماددەی شەست و هەشت هەموو کەسێک مافی بەشداریکردنی لە کۆبوونەوە و کۆمەڵە ئاشتییەکاندا هەیە و ناشێت کۆت لەسەر ئەم مافە دابنرێت بەپێی یاسا نەبێت. ماددەی شەست و نۆ بەڵێننامە و پەیماننامە و ئاگادارییە نێودەوڵەتییەکانی تایبەت بە مافی مرۆڤ کە پێشتر لەلایەن عێراقەوە پەسەندکراون یان دواتر دەچێتە ڕیزیانەوە تەواوکەری ئەم دەستوورەن. مادەی حەفتا. بیانییەکان لەو ماف و ئازادییانە سوودمەند دەبن، کە لە بەڵێننامە و پەیماننامە و ڕێککەوتننامە نێودەوڵەتییەکان کە بڕیاریان لەسەر دراوە و کۆماری عێڕاقی فیدراڵ پەسەندی کردوون، لە بەرامبەریشدا ئەو ئەرکانەی تێیاندا هاتوون لە ئەستۆیان دەبن. مادەی حەفتا و یەک. کۆت یا سنووردانان لە بەردەم پیادەکردنی هەر ماف و ئازادییەک کە لەم دەستوورەدا هاتووە بە یاسا نەبێت دروست نییە، ئەویش بە مەرجێک ئەو کۆت و سنووردانانە کار نەکاتە سەر کرۆکی مافی سەر کرۆکی ماف یان ئازادییەکە تەنها بەو ڕادەیە کە کۆمەڵگایەکی بنیاتنراو لەسەر بنەمای دیموکراسی و شکۆمەندی یەکسانی و ئازادی و دادپەروەرانە قبووڵی بکات. بەشی چوارەم ئەرکەکان مادەی حەفتا و دوو بەرگریکردن لە نیشتیمان و سەلامەتی خاکەکەی و پاراستنی دەزگا دەستوریەکانی و پارێزگاری لە یەکێتی نیشتیمانی و پابەندبوون بە شکۆمەندیە نمونەییەکانی خەباتی گەلی کوردستان لە پێناو ئازادی و دیموکراسی ئەرکێکی پیرۆزە لەسەر شانی هەموو هاوڵاتیەکدا مادەی حەفتا و سێ پابەندبوون بە دەستوور و یاساکان، ڕەچاوکردنی سیستەمی گشتی، ئەرکێکە لەسەر شانی هەموو هاوڵاتیانی هەرێمدایە. ماددەی حەفتا و چوار. ڕێزگرتن و بەرزڕاگرتنی سیمبولەکانی بزاڤی ئازادیخوازی کوردی و شۆڕش و شەهیدەکانی و پاراستنی شکۆمەندی کەس و کاریان و پێشمەرگە دێرینەکان و خەباتگێڕان و بەشداربووان تیایدا ئەرکێکی پیرۆزە لەسەر حکومەت و هاوڵاتیانی کوردستان. ماددەی حەفتا و پێنج. پێویستە لەسەر هەر هاوڵاتییەک موڵکی گشتی و سامانی گشتی بپارێزێت، ڕێز لە مافی موڵکایەتی کەسانی دیکەش بگرێت. ماددەی حەفتا و شەش. دەبێ هەموو کەسێک هاوکاری لە خەرجی گشتیدا بکا لە ڕێگەی ئەو باج و ڕەسمانەی لەسەریەتی بەپێی یاسا. ماددەی حەفتا و حەوت. دەبێ ئەوەی پۆستێکی فەرمی یا فەرمانبەرایەتییەکی گشتی دەگرێتە ئەستۆ ئەرکەکانی جێبەجێ بکا بە بەرزە فتکاری و دەستپاکی و شەرەف مەندیەوە. دەروازەی سێیەم، دەسەڵاتەکانی هەرێمی کوردستان، عێراق، ماددەی حەفتا و هەشت. دەسەڵاتەکانی هەرێمی کوردستانی عێراق پێکهاتوون لە، یەکەم دەسەڵاتی یاسادانان، پەرلەمانی کوردستان، دووەم دەسەڵاتی جێبەجێکردن، سێهەم دەسەڵاتی دادوەری. یەکەم دەسەڵاتی یاسادانان، پەرلەمانی کوردستان. ماددەی حەفتا و نۆ. پەرلەمانی کوردستان دەسەڵاتی یاسادانانە لە هەرێمدا و ژێدەری بڕیاردانە واتە مەرجعی بڕیاردانە لەسەر کێشە چارەنووسسازەکانی گەلی هەرێمی کوردستان و ئەندامەکانی نوێنەرانی گەلن و بە دەنگدانێکی گشتی و ئازاد و نهێنی و ڕاستەوخۆ هەڵدەبژێردرێن مادەی هەشتا. یەکەم، شێوەی هەڵبژاردنی ئەندامانی پەرلەمانی کوردستان، عێراق و چۆنیەتی ئەنجامدانی و دیاریکردنی کاتەکەی و ڕێژەی نوێنەرایەتی لە پەرلەمان و مەرجەکانی دەنگدەر و ئەندام بەپێی یاسا دیاری دەکرێن. دووەم، لە پێکهاتەی پەرلەماندا نوێنەرایەتی دادپەروەرانە بۆ نەتەوەکانی هەرێمی کوردستان ڕەچاو دەکرێت. سێیەم ئەندامی پەرلەمان نوێنەری گەلی کوردستان عێڕاقە بە هەموو پێکهاتە نەتەوایەتی و سیاسی و ئاینیەکانەوە بە بێ ڕەچاو کردنی ئینتیما یا ناوچەی هەڵبژاردن ماددەی هەشتا و یەک یەکەم خولی هەڵبژاردنی پەرلەمان چوار ساڵە و لە ڕۆژی یەکەمین کۆبوونەوەیەوە دەست پێ دەکات دووەم لە ماوەی پانزە ڕۆژ دوای ڕاگەیاندنی دوا ئەنجامەکانی هەڵبژاردندا بە داوا یا بە داوای سەرۆکی هەرێم پەرلەمان کۆدەبێتەوە، ئەگەر داوای کۆبوونەوەی لێ نەکرا ئەوا لە کاتژمێری دوانزەی نیوەڕۆی ڕۆژی دوایی کۆتایی ماوەکە خۆی کۆدەبێتەوە. ماددەی هەشتا و دوو، پەرلەمان یەکەم دانیشتنی بە سەرۆکایەتی بە تەمەنترین ئەندامی دەبەستێت و بە دەنگدانی نهێنی سەرۆک و جێگری سەرۆک و سکرتێری گشتی هەڵدەبژێردرێن. مادەی هەشتا و سێ ئەندامی پەرلەمان بەر لە دەست بەکاربوون ئەم سوێندەی خوارەوە دەخوات سوێن بە خوای گەورە دەخۆم کە بەرژەوەندی گەلی کوردستان و یەکێتی و شکۆمەندی و ماف و ئازادیەکانی هاوڵاتیان بپارێزم و ئەرکی ئەندامێتی بە ڕاستگۆی و دڵسۆزی بەجێ بگەیەنم مادەی هەشتا و چوار ئەندامی پەرلەمان لە ڕۆژی سوێنخواردنی دەستوورییەوە بۆ دەستلەکارکێشانەوە لە فەرمانبەرێتی خۆی دا دەنرێت و دوای کۆتاییهاتنی ماوەی ئەندامێتی لە پەرلەمان مافی گەڕانەوەی هەیە بۆ سەر کاری خۆی یان کارێکی نزیک لە کاری جارانی و ماوەی ئەندامێتی لە پەرلەماندا بۆ مەبەستی زیادبوونی مووچە و پلەداری و بردنە پێش و خانەنشینی دەژمێرێت مادەی هەشتا و پێنج. نابێ ئەندامێتیی پەرلەمانی کوردستان و ئەندامێتی لە پەرلەمانی فیدراڵ یان لە ئەنجومەنە خۆجێییەکان یا شارەوانییەکان یان فەرمانبەرێتی گشتی کۆ بکرێنەوە. ماددەی هەشتا و شەش. پەرلەمان لە ساڵێکدا دوو خولی چوار مانگی دەبەستێت و پەیڕەوی ناوخۆی چۆنیەتی بەستنەکەی دیاری دەکات و ئەو خولەی کە بودجەی گشتی تیادا دەخرێتە بەرچاو تا پەسەندی نەکات کۆتایی نایەت. ماددەی هەشتا و حەوت دەکرێ خولی بەستنی پەرلەمان لەسەر داوای حکوومەتی هەرێم یا لەسەر داوای ببورن سەرۆکی هەرێم یان سەرۆکی ئەنجوومەنی وەزیران یان بیست و پێنج ئەندامی پەرلەمان بۆ ماوەیەک کە لە سی ڕۆژ زیاتر نەبێ درێژ بکرێتەوە بۆ ئەنجامدانی ئەو ئەرکانەی پێویستیان بە ماوەکە هەیە. ماددەی هەشتا و هەشت ڕێژەی ئامادەبوونی یاسایی واتە نیساب لە پەرلەماندا بە ئامادەبوونی زۆرینەی ڕەهای ئەندامانی پەرلەمان دێتە دی و بڕیارەکانی بە زۆرەی دەنگی یا بە زۆرینەی دەنگی ئامادەبووان دەردەچن ئەگەر دەقێکی پێچەوانە لە یاسادا نەبێت و ئەگەر دەنگەکان یەکسان بوون ئەوا بەو لایەدا دەشکێتەوە کە سەرۆکی پەرلەمان دەنگی پێداوە. ماددەی هەشتا و نۆ بۆ دە یان پتر لە ئەندامانی پەرلەمان هەیە پێشنیازی پرۆژەی یاسا یان بڕیارێک پێشکەش بکەن. ماددەی نەوەد. یەکەم ئەندامی پەرلەمان بۆی هەیە پرسیار لە سەرۆک وەزیران یان لە جێگرەکەی بکا سەبارەت بەو کارانەی تایبەتن بە ئەنجومەنی وەزیران یان یەکێک لە وەزارەتەکان و یاسای پەرلەمان و پەیڕەوی ناوخۆی ئەو ڕێکخستنەی دەگرنە ئەستۆ. دووەم، دە لە ئەندامانی پەرلەمان بۆیان هەیە لە سەرۆک یان لە ئەندامی ئەنجومەنی یان لە ئەندامانی ئەنجومەنی وەزیران بپرسنەوە. گفتوگۆ لەسەر لێپرسینەوەکە پاش هەشت ڕۆژ لە ڕۆژی گەیشتنی داواکە بۆ سەرۆکایەتی ئەنجومەنی وەزیران ئەنجام دەدرێت و ئەگەر لێپرسینەوەکە داوای متمانەکێشانەوە لە سەرۆکی ئەنجومەنی وەزیران یان وەزیرێکی لێکەوتەوە ئەوا متمانە کێشانەوە لە سەرۆکی ئەنجومەنی وەزیران بە ڕەزامەندی دوو لەسەر سێی ئەندامانی پەرلەمان دەبێت و بۆ وەزیریش بە زۆرینەی ڕەهای ئەندامانی پەرلەمان دەبێت مادەی نەوەد و یەک ماف و ئیمتیازەکانی سەرۆکی پەرلەمان و جێگری و سکرتێری گشتی و ئەندامانی پەرلەمان بە یاسا دیاری دەکرێن مادەی نەوەد و دوو یاسای پەرلەمان و پەیڕەوی ناوخۆی درێژەی چۆنیەتی کارکردن لە پەرلەمان و بەستنی دانیشتنە ئاسایی و نائاساییەکان و حاڵەتی کۆتایی هێنانی ئەندامیەتی و چۆنیەتی پڕکردنەوەی کورسیە چۆڵەکان دیاری دەکات ماددەی نەوەد و سێ. پەرلەمان ئەم دەسەڵاتانەی خوارەوە پیادە دەکا، یەکەم، بڕیاردان لەسەر کێشە چارەنووسسازەکانی گەلی کوردستان عێراق. دووەم، پەسەندکردنی پێشنیازی هەموارکردنی دەستووری هەرێم بە زۆرینەی دوو لەسەر سێی ژمارەی ئەندامانی بە مەرجێک لە مافە سەرەکی و ئەو ئازادییانە کەم نەکاتەوە کە تێیدا هاتوون. سێیەم، ئەلیف. دانانی یاسای تایبەت بە هەرێم و هەموارکردنیان و پووچەڵکردنەوەیان. پێ. هەموارکردنی شێوەی جێبەجێکردنی ئەو یاسا فیدڕاڵیانەی لە دەرەوەی دەسەڵاتە دیاریکراوەکانی حکوومەتی فیدڕاڵین. جیم. دانانی ئەو یاسایانەی کە پەیوەندیان بە دەسەڵاتە هاوبەشەکانی نێوان دەسەڵاتی فیدڕاڵی و هەرێمەوە هەیە. چوارەم، لادانی سەرۆکی هەرێم یان جێگرەکەی بە زۆرینەی ڕەهای دەنگی ئەندامانی پەرلەمان، ئەویش دوای خەتابارکردنی لەلایەن دادگای دەستووریی کوردستانەوە لە یەکێک لەم حاڵەتانەی خوارەوە، ئەلیف کارکردن بە پێچەوانەی سوێندی دەستووری. بێ، پێشێلکردنی دەستوور. جیم، ناپاکی واتە خیانەتی گەورە. پێنجەم، متمانەدان بە حکوومەت و ئەندامانی و. لێ سەندنەوەیان بە زۆرینەی ڕەهای ئەندامانی پەرلەمان. شەشەم، بڕیاردان لەسەر سیاسەتە هاوبەشەکانی نێوان حکوومەتی هەرێم و حکوومەتی فیدراڵ. حەوتەم، چاودێریکردنی کارەکانی دەسەڵاتی جێبەجێکردن و لێپێچینەوە لە سەرۆکی ئەنجوومەنی وەزیران و جێگرەکەی و وەزیرەکان بەپێی یاسا و پەیڕەوی ناوخۆ.